واللە لا یهدی القوم الظالمین جا چێ لەو کەسە ستەمکارترە کە درۆ هەڵبەستێت بەدەم خواوە لە کاتێکدا کە بۆ ئیسلام بانگ دەکرێ وە خوا ڕێنمونی گەلی ستەمکار ناکات. یوریدون لیطفئوا نور اللە بئفواههم ذلک الفوز العظیم ئەوسا خوا لە گوناهەکانتان خۆش دەبێ و لە ڕۆژی دواییدا دەتانخاتە باخاتێکەوە کە جۆگەی ئاوی زۆر بە ژێریاندا دەڕوات و دەتانخاتە خانوو و کۆشکی زۆری پاک و خۆشەوە و دەستەیەکیش بێ باوەڕ بوون، ئێمەش پشتیوانی ئەوانەمان کرد کە باوەڕیان هێنا لە بەرامبەر دوژمنەکانیاندا، بۆیە سەرکەوتن و زاڵ بوون.